ڕۆمیۆ و یانکا لە میانەی ئەو شانۆگەریی کە پێشکەشیان کرد دکتۆر کاسێلایان کرد لە بەرامبەر ئەو یارمەتیی کە پێشکەشی کردبوون لە فێربوونی زانست و زانیاری، یانکا بڕیاری دا کە لەگەڵ دکتۆر کاسێلا کار بکات و بمێنێتەوە تا دەبێ بە دکتۆر و خزمەتی خەڵکی بکا. زستان ماڵ ئاوایی کرد و بەهاری ڕازاوە بە گوڵ و گوڵزار شاری میلانۆی داپۆشت، مناڵە دووکەڵ کێشپاکەرەوەکانیش زۆر بە شەوقەوە چاوەڕوانی ئەو ساتەیان دەکرد، چونکا ماوەی کارکردنیان کۆتایی پێدێ و ئازاد دەبن. ئەمە بەهار هات! بەڵێ. دانتی و میشۆ و ڕۆمی و ئەنتۆنیۆ ماوەی کارەکانیان تەواو بوو ئێستا بۆیان هەیە میلانۆ بەجێ بێڵن و بچنەوە ماڵەکانی خۆیان. گرێبەندەکەمان کۆتایی هات بیکۆڕۆ ئێستا ئەتوانین بگەڕینەوە لادێکەمان ها؟ ئیتر ئەمە جاری کۆتاییە شارەکە لە بەرزایەوە ئەبینم زۆر پەرۆشیە بم هێشتا کۆمەڵی کارماوە ئەنجامی بدەیت دەی زووەرە بۆ لەوێ ڕاوەستاوی ئۆ من هاتم خان مەکەم ئەگەر چاوی لێ سوور نەکەمەوە کار ناکە هێشتا ژوورەکەی پاک نەکردوتەوە پەنجەرەکانیش پیسن وابزانم زەوی و پەنجەرەکان بە جوانی پاکراونەتەوە کوڕەکە هەر پیسن ها ها کورە وەڵا خاوێنە. خەم مەکەم پێی فەرموو ئێستا چیت بۆ بکەم من ئامادەم. بڕۆ ها کورە بەخۆ بڕۆ دزان چی کورە بەخۆ دزان چی بکەی. بەسیەتی ئیدە ئەو بەندی کارەکەی لەگەڵ ئێمە تەواو بووە و لەمڕۆوەش ئازادە. دەزانم ئەی تۆ نازانی پارەیەکی زۆرمان لێ سەرف کردووە؟ تۆ هەشتا و پێنج هەزارت لە پیاوە. پارەت بە پیاوە ڕەشەکە داوە، تا ئەم کوڕەت لێ بە کرێ گرتووە. دەی بڕۆ کەلوپەلەکانت کۆ بکەرەوە کوڕی خۆم. بەسەرچاو! کاتێکی زۆر بەسەر یەکەم ڕۆژدا تێپەڕیوە کە هاتی بۆ ئێرە. ئێستا گەورە بوویت و بەهێزتریش بوویت ڕۆمێ گیان. ئێستا کاتی ئەوە هاتووە خواحافیزی بکەم. نانێکی زۆر سەختت لێرە بەسەر برد، وانییە کوڕی خۆم؟ ناخۆشیەکان زوو لە بیرەکرێن تەنها یادگاریە جوانەکان ئەمێننەوە زۆر سوپاست دەکەم مامۆستاکەم تۆ وەک باوک بووی بۆ من. ڕۆمیۆ، من تا ئێستا زۆر منداڵ کاریان لەگەڵ کردووم بەڵام کەسیان وەک تۆ ئازا و بەغیرەت و سەرشێت و زڵپاکیش و گێلیش نەبوون. ئەنجلیۆ، ڕوخسەت هەیە بێمە ژوورەوە؟ وەرە. هاتووم خواحافیزی لێ بکەم، چونکە ئەگەڕێم بۆ گوندەکەی خۆمان. هیچ پێویست ناکا ئەمە بە من بڵێی، چونکە خۆم ئەمە ئەزانم. دەی بڕۆ. ئمم. شتێک هەیە ئەمەوێ بیکەم پێش ئەوەی بڕۆم. ها چی؟ ها؟ با ئەشت بینەوە هم؟ پێویست ناکات درۆ لەگەڵ خۆت بکەی ڕۆمیۆ، چونکە من ئەزانم تۆ هەرگیز لە من خۆش نابی. من لێت خۆشەبم هەموو ڕووداوەکانیش لەبیرەکەم. هم، بڕۆ لێرە. بەخوا من لێت خۆشبووم ئەنجلیۆ، ئەمەت بەجێدێڵم لەسەر ڕاستی قسەکانم باشە؟ من هیچی ترم نیە پێشکەشت کەم بەر لەوەی بڵێم خواحافیز. مامۆستاکەم زۆر سوپاست دەکەم. زۆر سپاست دەکەم. هەردەم لە یادمانە مێنیت وەرەوە بۆ سەردانمان خواتان لەگەڵ دەی با بڕۆین هاوڕێیان دەی با بڕۆین ئەوە تۆ ئەگری؟ نانا من دڵخۆشم بە ڕۆیشتنی ئەو کوڕە لاسارە کە گرفتی زۆری بۆ هێناین هیوای ژیانێکی خۆش و داهاتوێکی پرشنگدارت بۆ خوازم کوری شیرینم لە کۆتاییدا تەواوبین لە کارکردن لە دووکەڵ کەشپاکەرەوە خوان لەگەڵ دەمیلانەوە سوپاس بۆ خوا کە تا ئێستا لە ژیان ماوین بەڵام ئەلفێدرێ توای لەگەڵمان بەردەوام بێت چ حەزم دەکرد ئێستا لەگەڵمان بواە ئەگەری تا لەگەڵماندا بواە ئەوە دڵی دڵ خۆش دەبوو دی باشە با دڵمان خۆش بێ هەروەگەل فرێدۆ حەزی لێ بوو بەڵێ پێویستە دڵ خۆش بین چکە سوپاس بۆخوا بە سەرگرفتی ناخۆش سەرکەوتین و هێزمان زیاد کرد هەرکاری جوان هەنا هەرگیت ناتان لەبیریان کەم لێت خۆشە بم ئەنجلیۆ ئەمەش بەجێ هێڵم لەسەر ڕاستە قسەکانم. هەمان ئەو ئازارانە بچێژن کە ڕۆمیۆ و هاوڕێکانی لە ماوەی ڕابردوودا پێیدا تێپەڕین. ڕۆمیۆ بە بینینی ئەم دیمەنە زۆر دڵگران بوو. باشە کەی دەبێ ئەو مناڵە هەژارانە لەو ستەمەی کە بەردەوام لێیان دەکرێ ڕزگاریان ببێ و بە ئازادی ژیان بەرنە سەر؟ ئەلفرێدۆ، بەخوا هەموو ئامۆژگاریەکانت ڕاست بوو، منیش ئەوە بە جێی تۆ ئەکەم. ها ئەوە چی ڕوویداوە نیکیتا؟ تۆ نەگوڵە جوانە لە پرچی خۆت داوە ها؟ پێم بڵێ. هه کوڕە ئەوە پەیوەندی بە تۆوە نییە هه هه. تۆ کچێکی دڵ پاکیت نیکیتە تخوا زۆر ئاگات لە خۆت بێت ها ڕۆمیۆ ڕۆمیۆ ڕۆمیۆ دکتۆر کاسێل ئەرا ناوەڕۆبانەکەی چاوەڕێتان ئەکات ئەیەوێ هەر یەکەتان بگەڕێنێتەوە لادێکەی خۆی زۆر چاکە. ئێمە ماوەی کارکردنەکەمان تەواو بوو هیوا ئەخوازم کە ئێوەش زوو تەواو بن و بگەڕێنەوە لادێکەتان. مەترسە ڕۆمیۆ، ماوەکەی ئێمەش کەمی ماوە، ئێمە یارمەتی یەکتر ئەدەین و بە سەلامەتی ئەگەڕێینەوە لای کەس و کاری خۆمان و تۆ خەمی ئێمەت نەبی. پێش ئەمە بە دوو هەفتە جۆلیانۆ و بارینۆ و. بارتۆلۆ ماوەی کارەکەیان تەواو بوو، میلانۆشیان بەجێ هێشت و بەرەو ماڵ کەوتنە ڕێ. وا دیارە گەڕێنەوە. ها؟ ئێوە زۆرێک لە ئاژاوەتان نواندەوە لێرە، خوازیارم شارەکەمان لە دوای ئێوە بحەسێتەوە. جیۆڤانی، تۆ هاتوویە ئێرە تەنها بۆ ئەوەی ئەمە بڵێی؟ خێر هاتوین بۆ ئێرە ماڵئاواییتان لێ بکەین چونکە ئێمە هەموومان بووینە هاوڕێی خۆشەویستی یەکتری واش ئەزانم زۆر بیرتان دەکەین. زۆر سپاس جیۆڤانی، بەڵام پێش ئەوەی بگەڕێمەوە داواکارییەکم لە تۆ هەیە زۆر تکات لێ ئەکەم کە بێ ئومێدم نەکەی. داواکاریت هەیە؟ بەڵێ. بڵێ چییە ڕۆمیۆ؟ جیۆڤانی، داوت لە یەکەم کە هاوپەیمانییەکی هاوڕێیەتی ببەستی لەگەڵ دووکەڵکێش پاککەرەوەکانی کە لە دوای ئێمەوە دێن. تی. مەبەست ئەوەیە کە پەیمانی یەکجاریی بۆ هاوڕێتی ببەستین لەگەڵ دووکەڵکێش پاککەرەوەکان؟ م. لە هەموو ساڵێک کۆمەڵێ مناڵی هەژار دێن بۆ میلانۆ بۆ کارکردن لە دووکەڵکێش پاککردنەوەدا. لێرەش تووشی کۆسپی ناخۆشی گەورە دەبن. لێدان، بە کەم سەیرکردن، کاری گران و برسیەتی. کەسیش نییە هەستیان پێ بکات و یارمەتیان بدات. ئەوان بێکەسن لەم شارە گەورەیە هەر لەبەر ئەوە تکایەکەم ببن بە هاوڕێ و خۆشەویستی ئەوان. ئێمەی دوکەڵ پووچپاکەرەوەکان لە ماڵ و خێزانی خۆمان ڕفێنراوین و ئێمەیان هێناوەتە ئێرە، من ئەزانم زۆرێک لە مناڵی تر هەن وەکو ئێمە کار دەکەن لە زۆرێک لە شارەکانی تر، هیچ یەکێکمان هەست بە خۆشی ناکەین، بەڵام بێگومانم ڕۆژێ دادێ ئێمەش ئەگەینە ئەو ڕۆژە و فێری خوێندن ئەبین هەر وەک ئەم قوتابیانە. وەکو ئەم قوتابیانە؟ بەڵێ. پێویستە ئەم هیوایە بێنینە دی چونکە مافی خۆمانە. زۆر چاکە من بڕیارم داوە بە هەموو توانام کار بکەم بۆ هێنانەدی خەونە جوانەکانی ئەلفرێدۆ. جیۆڤانی، ئەمەش پێویستی بە یارمەتی هەموو هاوڕێیان هەیە. جیۆڤانی، با لەگەڵ ئەوان بین، هاوپەیمانێک ببەستین لە نێوان ئێمە و دووکڵکێش پاککەرەوەکان. بەڵێ، منیش لە مێژە خەون بەوە دەبینم. ئێمەش. چیە جۆڤانی پێم بڵێ بۆ ئاوها بێدەنگی. هە هەروا منیش ئەو خەونم لا خۆشەویست بوو. بەڕاستە جیۆڤانی؟ بەڵێ دەست لە ناو دەست و بەیەکەوە کار دەکەین بۆ بەدیهێنانی خەونەکانی ئەلفرێدۆ. جیۆڤانی زۆر چاکە ئیستا بوونە هاوڕێ. بژی هاوپەیمانەتی. ئیتر لەمڕۆوە هیچی تر شەڕ ناکەی. بەڵێ هەرگیز. پەیمانی هاوڕێیەتیە بەستین. ئەی فرێدۆ ئەمە یەکەم هەنگاوە بۆ بەدیهێنانی خەونە پیرۆزەکانی تۆ. باش ئاگاتان لە خۆتان بێت زۆر بیستانەکەم هەوڕێیان جارێکی تر ئەتان بینمەوە بێگومان هەرچەند ماوە لێ نێوانماندا دوور بێت بەڵام خۆشەویستی و هاوڕێتی کۆمان دەکاتەوە بەڵێ دەی ڕۆمیۆ ئێستاش با بڕۆین زۆر زۆر درەنگە. بەڵێ دووکەڵکێش پاکەرەوەکان پارێزگاری لە پەیمانەکەیان دەکەن تا لە ژیانیاندا ماڵ پەیمانەکە دەپارێزین پەیمانەکە دەپارێزین وە ڕۆمیۆ سەرمان لێ بدەوە ئاسمان زۆر زۆر جوانە بەخوا ئەمرۆ تااقەتی کارم نییە بۆ خۆم سەری لە مازیۆی هاورم بدەم باشە دیسان بەزمەکەیە دەچیتە لای مازیۆ ڕۆمیۆ زووکە دەی لەگەڵ مامۆستاکەت بڕۆ دەی زووکە ڕۆمیۆ پاشتەوە ماڵەکەمان چۆل بوو کوڕەکەم دایکە بەخوا من زۆر برسیمە دایکە ئەمە جاری کۆتایی ئاسمانی جوانی میلان و ئەبینین وە سەری خانوەکانیشە بینین کە لە سەریان ڕاوەستاین ئیتر جاریشتر ئەم شارە نابینینەوە باشە با دوا سەیری بکەین و خواحافیزی لێ بکەین. لەسەر ڕۆمێ و هاوڕێکانی پێویست بوو بۆ دواجار تەماشای شاری میلانۆ بکەن، ئەو شارەی کە نیو ساڵ تیایدا ژیان و خانووەکانیان پاک دەکردەوە و سەیری ئاسمانە جوانەکانیان دەکرد، ئەو شارەی کە چەندەها یادگاری تاڵ و شیرینیان لێ بەجێ هێشت، بۆیە ویستیان کۆرە پاش کەمێکی تر ئەگەین ئێمە زۆر ناخۆشی و ئازارمان کێشە بەڵام هاوڕێی بەختەوەر بووین دڵم خۆش بوو بەناسینتان میشو گیان زۆر ئاگار لە خۆت بێ خۆت لەگەڵ بێ ئەنتۆنیۆ پش بەخوا داروشتر بێک دەگەینەوە کار دەکەین بۆ هێنانەدی خەونەکانی ئەلفرێدۆ بەڵێ بێگومان وای سەرکەوتنتان بۆ دەخوازم هاوڕێکانم هەرچەند لێک دووربین بەڵێ ئەزانم ئێستا کاتی خواحافیزی منە خوا دەگەڵ بێ یانکە. خوات لەگەڵ بێت تخوا باش ڕاگەر لە خۆت بێ یانکە. سوپاس بۆ هەموو یارمەتیەکە دکتۆر کاسێللا. دانتی تکات لێ دەکەم زۆر ئاگەداری خۆت بی بەس ها. بچیە قوتابخانە و خەریکی خوێندن بی. بەڵێ پێویستە لەسەرم کار بکەم بۆ دواڕۆژێکی پڕشنگدار. دانتی، ها؟ دەبێ لێک جیا ببینەوە. بەڵێ هاوڕێی ئازیز، ئیتر ناچارین. ڕۆمیۆ، ژن من لەگەڵ یەکتریا و خەم بوو بەخوا زۆر قورس بوو لەسەرمان بەڵام توانیمان زاڵ بین بەسەری و بە ئازایی سەرکەوین ئەمەش ئەگەڕێتەوە بۆ خۆشەویستی و دڵسۆزیمان لەوانەیە چیتر یەکتر نەبینینەوە بەڵام تا ژیان ماوە ئێمە هاوڕێی خۆشەویستین. ئێستاش خوا حافیز. ئەزانم تۆ من لەبیر ناکەی ڕۆمیۆ بەڵام تخوا باش ئاگای لە خۆت بێ هاوڕێ ئازیزم دانتی بەخوا جارێکی تر پێکە گەینەوە من دڵنیام خواحافیزت بێ ڕۆمیۆ زۆر زۆر سپاس دەکەم هەرگیز لە بیرت ناکەم دکتۆر ئەو ڕۆژە لە بیر ناکەم کە بۆ یەکەم جار ناوت نووسین ئەو ڕۆژە ڕێگای فێربوونی زانست لە پێش واڵا کردم تۆ پیاوێکی زۆر باشی دکتۆر گیان ڕۆمیۆ، خۆشت زۆرت گرنگی بە زانیاری و خوێندن دا، تکایە ئەو ڕێگەیە بەرمەدە و لەسەری بەردەوام بە. من نەمانتوانی ئەم ڕێگایە تەواو بکەم بەبێ تۆ و یارمەتی ئەلفرێدۆ و ئەنجێلیتا و هەموو هاوڕێیەکانم بە گشتی. ئێوە یارمەتیتان دام کە متمانەم بە خۆم هەبێ و باوەڕم بە توانای خۆم هەبێ. ئێستاش پەیمان ئەدەین لەسەر یارمەتیدانی یەکتری لە هەموو کاتەکان. دوکەڵکەش پاککەرەوەکان یەکگرتوون، بە هەموو شێوەیەک یارمەتی یەکتری دەدەن و هەرگیز پشتی یەکتر بەرنادەن، لە هیچ کاتێکدا خۆشی و ناخۆشی دابەش دەکەن و کار دەکەن بۆ باشکردنی گوزەرانیان. ڕۆمیۆ ئینشاڵڵە جارێکی تر ئەگەینەوە بە یەکتری. بەڵێ بێگومان. نامەشت بۆ ئەنووسم. هەروەها منیش. ئەلفرێدۆی برام متمانەی بە تۆوە بوو منیش متمانەم بە تۆ هەیە ئەزانم خەونەکانی ئەهێنیتە دی. بە پشتیوانی خوا. بەڵێ تۆ کوڕێکی چاکیت و دڵسۆزی بۆ هاوڕێکانت و وەفات هەیە بۆ بەدیهێنانی خەونە جوانەکان. بەڵێ من هەوڵەدەم بۆ هێنانەدی خەونەکانی من و ئەلفرێدۆ بەیەکەوە. پاش ئەو لێک جیابوونەوەیە ڕۆمیۆ هەستی بە تەنهایی کرد وەک بڵێی تازە گەشتەکەی دەستی پێکردبێت. بەڕاستی گەشتێکی دوور و درێژ بوو لەو ماوەیەدا ڕۆمیۆ کەسانێکی زۆری ناسی، تووشی چەندەها کێشە و چەرمەسەری بوو، بەڵام لە کۆتایدا فێری زۆر شت بوو لە ژیان کە هەرگیز لە بیری ناچێتەوە و هەستی بەوە کرد کە ئێستا لە سەری پێویستە بۆ داهاتووی خۆی هەوڵ بدات. بیکۆ ڕسیرکە شێوەیە گەشتە پڕ لە ناخۆشیەکەی کۆتایی پێهات و ڕۆمیۆ گەڕایەوە ناو باوەشی گەرمی دایکی. بەردەوام بوو لەسەر فێربوون و خوێندنەوە لە دوای دە ساڵ بوو بە مامۆستایەکی دڵسۆز کە کۆمەڵێ قوتابی ژیکەلەی گرتە ئەستۆی خۆی بۆ فێرکردن و پەروەردەیان و بڵاوکردنەوەی خوێندەواری لە گوندەکەیان بۆ بەرەنگاربوونەوەی نەزانی و هەژاری بەم شێوەیە ڕۆمیۆ توانی هەنگاوێکی گرنگ بنێ لە ژیانی بۆ بەدیهێنانی خەونە جوانەکانی دوای ئەمە ڕۆمیۆ و یانکا خێزانێکی جوانکیلیان پێکهێنا و مناڵێکی خنجیلانیان بوو ناویان نا ئەلفرێدۆ بەم شێوەیە ژیانیان لە ناو باوەشی ئەم گوندە شاخاوی ڕەنگینە بەسەر برد ساڵەکان زۆر بە خێرایی بەسەرچوون من وا ئەزانم ئێستا هیچ مناڵێک نەماوە کە ببرێ بۆ کارکردن لە شارەکان بەڵام هێشتا زۆرێک مناڵ ماون کە لە دەستی هەژاری و برسێتی و شەڕی ترسناک دەناڵێنن و ئەزانم هێشتا خەونە ناسکەکانی ئەلفرێدۆ نەهاتۆتە دی هێشتا ئەو ئەرکە لەسەر هەمومان ماوە کە بهێن نەدی ئازیزانم بەم شێوەیە ئەگەینە کۆتایی ئەو چیرۆکە خۆشەی کە من زۆر پێوە سەرسان بووم و زۆرێک لە تێگەیشتنی نوێ فێرکردم ڕەنگێکی تری ژیانی بە هەمومان پیشاندا بە هیوام هەمووتان بە دڵتان بێت خواتان لەگەڵ. Thank you.